وازانێ لەو کارەی کردی پەشیمانی ناکەمەوە. ئەگەر لای ئەوان نەیسەلمێنم کە قودرەت بۆ کوشتنم پیاوی بەکرێ گرتووە، نە سەنگم نە باوەڕم لای خەڵک دەمێنێ. ئیتر من خۆش باوەڕ نابم بە قسەی هیچ کەسێ. پەشیمانم لەوەی کە ڕزگارم بوو. ئاخر ئەمە شێتم ئەکات. حەیدەر بە ئاشکرا ئەو قودرەتە پیاوکوژە ڕزگار کا. ئەبێ چارەیەک بدۆزیتەوە ڕەزا. حەیدەر ئەبێ ڕاستیەکان ئاشکرا بکا. ئەبێ لەم شەرمەزاریە ڕزگارم بکەیت. ئەبێ قسەی لەگەڵ بکەین. بەڵام گەر بڕۆینە زیندان بۆ لای، کارەکە ئاڵۆزتر دەبێ. حەیدەر گەر بزانێ من پارێزەری ئێوەم، هەرگیز قسەم لەگەڵ ناکات. من ئەڕۆم. قسەی لەگەڵ ئەکەم و ئەمەش چارەسەرەکە. بە پارە بێ، بە هەڕەشە بێ ناچارێکم. ئەبێ بیترسێنم. ئەبێ بنەماڵەی چنار تاوانبار کات. ئەبێ بڵێ قودرەت بەکرێی گرتم. ئەبێ بڵێ کە ئەو فرمانی کوشتنی داوەتێ ئەگەر وا نەڵێی تۆپێنم هەر ئەوەندەم زانی گرتی شێت بوو حەیدەری شۆردەوە ویستی هێرشی بکاتە سەر ناپیاو هیچ و پوچ دوو ڕوو تۆڵەت لێ ئەەکەمەوە بزانە چی ئەەکەم بەڵێ ڕێک ئاوای دەگوت. جوانت دەرچێ فەرهاد. دادوەریش باش لێی پەست بوو. فەرهادی دەرکردە دەرەوە. چووە دەرەوە، کەلە ڕەقی نەکرد؟ نا حەدی نەبێ. وەک پشیلەیەکی ترسنۆکی کلک بڕاو چووە دەرەوە. پێ دام گەورەم، کڕیاری زەویەکە چاوەڕێتان دەکات. جارێ هیچ پەلەمان نییە بەک، زەویەکان نافرۆشین. باش گوێم لێ بگرە. هەموو ڕۆژێک، هەموو ساتێک چاودێری دیوەخانی ئاکسۆیلو دەکەین. کێ دێت، کێ ئەڕوات، چی ڕوو ئەدات. چۆلەکەیەکیش بێ ئاگادارم ئەکەن. خەمت نەبی گەورەم. لە هەموو شتێک ئاگادارمان دەکەیتەوە، تێگەیشتی؟ ئەمر دەکەی خانم. پێشم کەوە. دەست خۆشی لێ دەکەم حەیدار. ئیتر یەشێکی لە خانەوە دەکەم. بەخشە حەدم نییە. کا قودرەتیش دەست خۆشی لێ دەکات. لە کامە گوند باغت بوێت ئینجا پارەش هەر ئێستە بۆ خێزانەکەت دەنێرم ڕێزم بۆ جەنابت و کا قودرەتیش هەیە بەڕاستی چاوەڕێی پاداشتی وام لە ئێوە دەکرد لە دانیشتنی داهاتووش هەمان وتە بڵێرەوە ئەو کات خانوویەک و ئەسپێکی ڕەسەن و پارێزەریشت بۆ دەگرم یەکسەر ئازادت دەکەن ببوورە گەورەم دەبێ بنەماڵەی فەرهاد تۆڵەم لێ نەکاتەوە؟ هەرگیز، تۆ لە ژێر پاسەوانی ئێمە دەبیت. فەرهادە سەگ هەر ناگەزێ، بەڵکو ناتوانێ بشحەتێ. هاشا، لێی ناترسم، بەڵام نەوەک ڕۆژێک سەگی پێ بێ و شتێک بکات، ئەگینا لێم نزیک بێتەوە دەیتۆپێنم. مەترسە، ئێرەش پارێزراوە، مەترسە. ی بەکرێ گرت ئەم پیاکوژە بوو کە زەماوەندەکەی تێکداین لەبەر تۆ پورە حافیزەم جارێ بێدەنگم بەم نزیکە نابێ باجی ئەم کارانەی بدات جارێ هیچ ڕووی نەداوە خۆ مەزانم چی بەسەر بێنم ناتوان باوەڕ بە قسەکان بکەم قەلفە گەر بە چاوی خۆم نەمبینی بانم دەکوت جابۆ لە دوو ژووری جیا بخەون خۆ هیچ کێشە و شەڕ نەبووە لەیکتریش بێزار نەبوونە؟ جیا لەوەش یەکتریان خۆشەوێ و لەوبەری دنیا هێناویەتی و هاوسەرییان پێک هێناوە. بەس من نەبووم لەگەڵ خەدیجە بەیەکەوە خواردنی بەیانیمان بۆ برد خەدیجەش بینی ئەویش سەری سوڕما. ئێستاش وابزانە نەتبینە و لەگەڵ منش قسەت نەکردووە بە خەدیجەش بڵێ. باش گوێت لێ بوو؟ بەڵێ خانم جوم لێ بوو. بە دواتانەوە ئەبم ئەگەر بزانم بە جیا ئەخەون بۆ فەرهات هیچ باش نییە ئاخیری ئێمەشە بێ خۆڕەحمکە وەرە باش تێکە نیشاندم ئەمە دوایین راپۆرتی کەسێکی ئاگادارە کە تابۆکانیان ساختە کردووە شایەتی ناڕاستیان هێناوە نیشانی ئەدات کە بە ساختەکردن داواکانیان درێژ کردوێتەوە گەروابێ کۆتایی هاتووە وا تا بردوێتەوە وایە یا بێ هەمان خۆیان کوژن یانش بە ناو یەکتری بکەون تۆی تر لە بنەماڵە قسەیت سەیرێکی ئەم وێنێ بکە شوێنێکی چەند گەورەیە کوێ ئەوە؟ بنەماڵی سنارم کۆشکان لە دەست دەرهێنین ئێستا ئەوان لەوێ دانیشن نا چۆن بردویانە؟ ئەم شانشینە، ئەم کۆشکە، هەرچی پێ ئەڵێیت، سەد ساڵە ی ئێمەیە. سەردەمانێک بوو باوباپیرانمان هاوبەش بوون، لە زەوی، باڵەخانە، گوند، کەڕ، هەموو کارێکیان بەیەکەوە کردووە. دواتر هەموو قازانجەکانیان بە زەرەر نیشانی ئێمە ئەدا. تاپۆی ئەم کۆشکەیان لەسەر خۆیان تۆمار کردووە. ئێستاش دادگاییکردنەکە بۆ گەڕاندنەوەی ئەمەیە. دوژمنداری، کێشەی زەوی. وەرگرتنەوەی کۆشک ئەم مەسەلەیە قوڵە. ئەم کۆشکە ڕۆژێکە کەمە دیاری بۆ تۆ بۆ تۆ و مناڵەکانمان ئینشاءاللە بەڵام ئەم ماوەیە خەڵت هەر لای حیدەرە بێگومان ئەبێ باج بدات شتێک بە خەیاڵما هات سەبارەت بەو نا چییە؟ ئاکسۆری لەگەڵتە سلااو ڕێز فەرهاد گیان بەر لە هەموو شتێک دەربارەی هوتێل هاوبەشەکەمان هەندێک قسەم هەیە. گوێم لێتە. هوتێلەکەمان سێ ئەستێرەیە. سوودی ڕۆژانەی دەبێت چەند بێ؟ بەڕاستی نازانم ئایا دەکرێت سوودەکە بە نیوە بەشکەین یان نە. وا باشتر نەبوو بۆ دروست نەبوونی ئەم کێشانە لە کاتی خۆی بەڕێوبەرێکی زیرەکت بۆ دانایە؟ لەوە باشترم دەست نەکەوت. ویستم تۆش ئاگادار بیت. ئینجا یەکێک هەیە دەیەوێت ببێ بە هاوبەش لە زەوییەکەی کە بۆ کۆمپانیای پاپۆر کڕیم. هاوبەشەکەی چۆن؟ چی ئەوێت؟ چی ئەدات؟ دواتر بە وردی پێت دەڵێم. بەڵام دەیەوێت پارە بخاتە کارەکە. لە سەدا پازدە هاوبەشی دەکات. دوو ملیار و سێ سەد دۆلار پارەیەکی کەم نییە. من کاری لەم جۆرە ناکەم. پارەی وام ناوێت. سڵاو لە لەیلای خوشکم بکە. لەوانەیە بەم زووانە لەگەڵ خێزانەکەم بێم. ئەها، بەڕاست. ژمێریارێکی باش بە زووترین کات دابین بکە. باشە بەڕێز. بەیەکەوە بڕۆین بۆ ئەستانبول لەوێ کەمێک بگەڕین دەیت لەگەڵ تۆ بۆ هەموو شوێن دێم چاکە کەواتە ئەم شەویش بەیەکەوە لە دەرەوە نانەخۆین ئێ چۆنی پورێ سوپاس ڕۆڵە زۆر باشم نەوەکەم جاران ڕۆژانی یەکشەمان لە ئەستەمبوڵ هەواڵی دەپرسیم. کەچی ئەمساڵ تا ئێستا پەیوەندی نەکردووە. لە من دڵگرانە. مناڵ چۆن ئەبێ لە باوکی دڵگران بێ. درۆم لەگەڵی کرد. ئومێدم پێی دا کە قاچی چاک ئەبێتەوە. دایکیشی پێی گوتووە کە درۆم کردووە و قاچی چاک نابێتەوە. ئەها ئەوە نورحەیاتە ئەیەوێت تۆڵەت لێ بکاتەوە. حاڵی ئەوەندە پەرێشان بوو ئەم ڕۆژە ئاوا تاونباری کردم. نازانم عاشقی کوێی و ئافرەتە نەفرەتی بوویت و هێنات. ئەمە بەس نەبوو مناڵیشت دروست کرد. ئەمە دوو ساڵە جیا بووینەتەوە. بەڵام ڕزگار نەبوویت. ئنجا بزانە چی تریشت بەسەر دێنێت. تەلەفۆن بۆ کێ ئەکەی فیلیس؟ نەخێر. ئەبوایە ساڵح دکتۆرێ بدۆزێتەوە بەڵێنم بە کچەکەم داوە ئەبێ قاچی چاک بێتەوە هەرباشە بێ. بەڵێ فەرموو. ئەمەوێ لەگەڵ دکتۆر ساڵح قسە بکەم. تکایە دواتر پەیوەندی پێ بکەوە دکتۆر ئێستا لە ژووری نەشتەرگەریە. بڵێ قودرە تەلەفۆنی کرد بە زووترین کات تەلەفۆنم بۆ بکاتەوە. بە سەرچاو. ئەوە بۆ سعاتێک ئاسان نییە دکتۆر گوتی سێ سعات دەخایێن تۆ بڵێ وەزعی باش بێ بڵێم چی بەنە پێ بدەن فەرموو بەس دکتۆر. خێراکەن دەی زوو فەرموو. خێراکەن خێراکەن خێرا خێرا ئەوە چی ڕووی داوە خوایە بە خێری بگێڕی دڵی خاو بۆوە نەخۆشەکەمان لەدەستدا. فەرموو پێشکە سڵاو حەیدەر هاتنەکەت بێ سوودە هیچ شتێک نییە قسەی لەسەر بکەین وەرە وەرە بزانم ئەڵێم وەرە کورە هەی ناپیاو کورە هەی بێ قیمەت کورە هەی سپڵە هەمزانە چی لێکم چاوەڕێ بە بزانە چۆن نەخەمە ژێر پێم با جەو کارانە دەبێ بدەیت کەچیتەوە بۆ دەرەوە بەرمە کورە ناتوانم ئەدرێشەکەیتان پێ بدەم دەزانم باوکە لە دەستدا و ئازارەکەی چۆنا بەڵام نامێ بمە هۆی کێشە بۆ کەس لە هەر شوێنێک بێ دۆزمەوە خۆمەزان چی لێ دەکەم ئەو هیچە سەرخۆش بوو هەموو نەخۆشخانە دەزانێ دکتۆرەکان و سەرەکان شاهێدن لێپێچینەوەی پێویستی لەگەڵ دەکرێت لێ بگەڕێن با سزاکەی یاساکان بیدەن نەک ئێوە ئەو دکتۆرە دەیە باس بکات با کیمی لە پێناوی هیچ یان لێزداوە کەس دەستی من ڕزگاری ناکات کەس دەستی من ڕزگاری ناکات سڵاو پورێ گیان چۆنی؟ سپاس ڕۆڵە. خاڵۆم لە ژوورەکەیەتی؟ خەوتووە؟ نا، پێش تۆزێک لەگەڵ ژنەکەی ئاڕۆشت بۆ ماردین، شەویش ئەگەڕێنەوە. ئێ تازە زاوایە؟ ئا چێ بکا لێ یێ خاڵۆ. دە تەلەفۆنیشی بۆ ناکەم مێشکی تێک نادەم. هیچ کێشەیەک هەیە؟ بەڵێ. ئەو حەیدەرە پیاوکوژە قسەی لەگەڵ نەکردم، ڕایکرد. بانگی پاسەوانەکانی کرد و ڕایکرە ژوورەوە. خەریک بوو شێتە بوو. هەر چۆنەکە بێ ئەبێ ڕاستیەکە بە حەیدەر بڵێن. کێ بە کرێ گرتیەتی و چی کردووە ئەبێ هەموو خەڵک پێی بزانێ. بەڵام بە بێ کوشتن بێ خێر ڕشتن ئەبێ ئەم کارە بکرێ. مەترسێ پورێ گیان. بە دڵی تۆوە بێت. بەڵێنم داوە بڕۆم بۆ گوندەکەی و خێزانەکەی بێنم بۆ ئێرە. بۆچی؟ بەتەمای چیت؟ پارە ئەدەم بە خێزانەکەی و ئەشیترسێنم. ئەبێ لێرە لەگەڵمان بێنێتەوە. ئەبێ لەگەڵ مێردەکەی قسە بکات و ڕازی بکات. حەیدەر بێچارەیە. ئەبێ ناچار بکرێت کە دان بنێ بەوەی کە چۆن پارەی لە قودرەت وەرگرت و هەوڵیان دا خاڵۆم بکوژن. هەر بژی خەلیل گیان. هەر ئێستا ئەڕۆم پورێ. ژن و مناڵەکانی هەڵەگرم و ئەیانهێنم بۆ ئێرە. ئاگاداری خۆ بە ڕۆڵە. بەڕاستی ئەزانی شتیان بۆ درستکەی ئەچۆن چیتە؟ نازانم خاڵم لای قدرەت و حەیدەر و ئەوانە ئەوان لە یادکە ئەوان کاری تایبەتی منن ئەبێت تۆش لە بنەماڵی چنار دوور کەویتەوە کاک فەرهاد شەرابی حەفتا ساڵ کۆنم بۆ خۆت و خێزانت هێناوە. زۆر سوپاس سوپاس. بە خۆشیتان. دەست خۆش. فەرمونون ئێوارە باشتریش ئەم ڕێوارە داخراوە داخراوی چی جەمالم بۆ باکە دەی فەرموو کاک قودرەت. بۆ ئەم شەو داخراو جەمال پرسەتان هەیە؟ یاخود کاری چاکردنەوە ڕێکخستنتان هەیە؟ نەخێر کاک فەرهاد ئەم شەو بێمانی داخستەوە هەر بۆ خۆی گرتووە آه، شورەی دادگا پیرۆز دەکات چی لێ قەرەباڵغا هەر خۆی و خێزانەکەیتی نا دەبابیان بینم ئاوا نابێ ئەبێ خاڵە بینیت زۆری نەخایەن وازی هێنا لە کەلە ڕقی و نازەکەی ئیتر تۆش فێر بە ئەشق ئاوایە بەیانی باسفەر هاات ئۆ بەیانی باش پورێ تۆ بەردەوام نایتە ئێرە بێگومان هەواڵەکە پێ بەداخەوە خەبەرێکی خۆش نییە چییە؟ حەیدەر دۆنێ خەلیلی دەرکردووە و قسەی لەگەڵ نەکردووە. ئۆ خەبەرێکی ناخۆشە. بەڵام تۆ خەمت نەبێ. خەلیل چوو بۆ گوندی حەیدەر. خێزانەکەی دێنێتە ئێرە تا وتەکانی بگۆڕێت. مەریەم مەریەم مەترسە دەرگا بکەرەوە منم خەلیل کەس لێرە نییە کەس لە ماڵەوە نییە خەلیل ڕاست دەکات حیدەریان ڕاستیەکان ئەڵێت یانی شەمە کە سوکارێک کوژرێ تەوە بە بێ کوشتن چارەسەر دەبێ بە ئاشتێوێت تاوە بێ لەوەتەی تۆم بینیوە تا ئێستا هەر باسی کوشتن و بڕینەکەی بۆ؟ ئەوە لە ئێمە مەپرسە لە بنەماڵی چنار بپرسە بەر لە چەندین ساڵ باپیرە گەورەمیان کوشتووە دژمناری هاتۆتە ئاراوە بەمەش نەوەستاون ئێستاش نۆرەی منە ئەو تۆ باسی چیەکەی ئەوەی چەک لێ ڕابکێشە ئەیکوژم چی تازە هەیە کەس لە ماڵی حیدەر نییە پێم وایە لە بەرەوەی مێردەکەی لە بەندی خانەیە ئەویش ڕۆشتۆم ناڵەکانی بردووە لە ماردینە خانی گرتووە ناونیشانەکە وەرگرە بەرەوە ماردین بڕۆ و ئافرەتەکە بدۆزەرەوە منی شەرواکەم ناونیشانی ماڵەکانم لە مختار وەرگرت هەر ئێستا ئەچم بۆ ئێرە. بیدۆزەوە و ناچاری کە بێ بۆ ئێرە. کێیە؟ لە بنەماڵەیەک سۆلم خەلیلم. ئەمەوێ لەگەڵ ژنەکەی حەیدەر قسە بکەم. بڕۆ لەبەر دەرگام، بڕۆ! لە خۆڕا لێرە مەوەستە. خوشکە من هەردوو قسە لەگەڵ ئەکەم. دەڵێم بڕۆ، نە گوێت لێ دەگرم و نە قسەم هەیە. بژم کوژی دەرگا ناکەمەوە. بڕۆ! من دەرەچم. ئەگەر خەلیل تەلەفونی کرد پێی بڵێن با بۆ مۆبایلەکەم بکات. تا لای دەرگاکە لەگەڵ دێم. باش. تەواو بوو خەلیل؟ لە ماردینم لەبەر دەرگای ماڵیان. خێزانەکە حەیدەرە ترسێ دەرگاکەی داخستووە. هەرچی ئەڵێم گوێم لێ ناگرێ، قسەشم لەگەڵ ناکات. چارەیەک بدۆزەوە من ئەڕۆمە لای زەویەکان ئافرەتەکە بێنە وەرە ئەوێ. نایەوێ قسە لەگەڵ خەلیل بکات ترساوە بەڵام بە زۆریش بێ بێ بیهێنێ ئەو پێ نایات بۆ ناتوانە بیهێنێ ئەو ئافرەتێکی تەنیایە مناڵەکانیشی بەسەرەوەیە دەرگاش بۆ هیچ پیاوێک ناکاتەوە خەلیل زیاتر بیترسێنی یەک ئافرەتێک ئەگەر مردەکە گیرابێ ئەبێ ئافرەت قسەی لەگەڵا بکە من ئەچم. چی؟ من ئەچم. نابێ نابێ تۆ بڕۆیت. بۆ ئەوەی قودرەت بە گرتن بدەیت ناچاری ئەبێ وا بکەی. نابێ هەرچی ئەڵێن بیڵێن تۆ ناڕەک بۆ هیچ شوێنێک گوێ لێ بوو؟ بیستم. کاک فرار ڕزای پارێزم نەیتوانی بێت بۆ چونکە ئافرەتەکە بەڵێنی داوە بەڵام هەر نهاتوە ئەو ئافرەتەکەیە بە ئاسڵ خەڵکی ئەدەنێ مێردەکەی زەوی زاری زۆر هەبووە ئێستا مردووە باشە تەلەفون بۆ ڕەزاش بکە پێشی بڵن بە ئافرەتەکە بڵێ کە من هیچ زەوی نافرۆشم من خەیاڵم لای خەلیلە باش نییە کە ناتوانێت خێزانەکە حەدەر بێنێ ڕاستە گەورم گەر بشی هێنێ و حەدەر هەر کە لە ڕەقی بکە من نامێ وەکتۆ بیرکەمەوە خەلی لە ئافرەتەکە هێنێ و مێردەکە شێبێ ڕازی بێت ڕاستەکەی کاک فەرار تاخیر نەبی زوو بیتەوە فەرهاد ئەگەر تووڕە بێت ئاشبوونەوەی لەسەر توێە خەمت نەبێ دەی بەخێر بچی و ئەگادار خۆش بێ دای عوسمانە فنی با بتبینم خەمە نەبێ خانم لێرە دوور نەکەویتەوە من هەواڵەکە بە کا قدرەت ڕادەگەێنم زۆر باشە دەی دەترسم خێزانەکەی هەموو خزم و کەسەکانی بەدوامەوەن هەر دەمکوژن ئامۆژگارم کە چۆن خۆم ڕزگار بکەم مەگەر چۆ ئامژگاریم بکەیت من چۆن لەو مێردە نەفرەتی ئەم ڕزگاریم بێ پێم ناڵێ زۆر بیری دەکەم هیچ کاتێک لە خەیاڵم دەرناچێ. بەر لە هەموو شتێک دەبێ وێنەکان بسووتێنی لە یادگارەکانی دەبێت دوورکەوێەوە دواتری جواز لە خواردنەوە بێنەوە ماوەیەک خۆت بشارەوە لەوانە شەوەرهان بێ دیسان دەڵە ئاش نەبیتەوە دەتکوژم ئۆف ئەری منیش بێزار بووم ئیتر کا قدرەت ژنەکەی فەرهاد و خزمەتکارەکەیان بەڕێ کەوتن نەمان توانی بە دوایە بین نیادم وەکو چاودێر لەوێ جێهێشت فەرهاد لەگەڵ خێزانەکەی نەڕۆی نەخێر گەورم هەرخوا حەفیزیشی لێ نەکرد سەیرە چاودێریان بکەن لە هەموو شتێ ئاگادارم بکەنەوە ئەمر دەکەی گەورم سپاست دەکەم شایانی نییە سڵاو قودرەت خۆشحاڵم بە تەلەفۆنەکەت دکتۆر ساڵح لە کار نییە وەڵامی تەلەفۆن ناداتەوە ئەو کابرایان بۆ بدۆزەرەوە باشە ئێستا تەلەفۆنی بۆکەم و قسە لەگەڵەکە کەی دێتە لام ئەم ماوەیە ناکرێ هەندێک ئیشی دادگا و کاری فرۆشتنی زەویم هەیە لەوانەیە هەفتەی داهاتوو بتوانم بێم بیرت ئەکەم گیانەکەم چاوەڕێتم ماچم کردی. منداڵەکەت تەندروستی زۆر باشە مانگی سێمی تاو کردووە پیرۆز بایت لێ دەکەم سپاس دەکەم منیش پیرۆز پایی لە خۆمەکەم. بەخێر بێ براژن خۆش بی خێزانەکە حیدێر ناوی چییە؟ مەریەم لە ماڵە؟ بەڵێ لە جێگای خۆی ناجوڵێتەوە سڵاو مریەم دەرگاکە بکەرەوە هەر خۆم خۆت قسە ئەکەین. سڵاو هاتم قسە لەگەڵ بکەم با لە ژورۆ قسە بکەین. چیم بۆ لای ئێمە میوانی ئێمە بە سەڕای ئەوم کێشێ من هاتمەتە بەردەرگا دووەرە لەبەر خاتری من و مناڵەکانت وەرە من بووکی تازەم مێردەکەی منیش بێتاوانە بە ناهەقیش تاوانباری ئەکەن ئەگەر مێردەکەت ڕازی کەیت ڕاستیەکان بڵێت چیت پێ بۆت ئەەکەم من دوعاهت بۆ ئەەکەم مێردەکە بنەماڵەی چنار تەلەفۆنیان بۆ کرد داوایان لێکرد کاک فەرهاد بکوژێت حیدەرەرە ئەوەن دەبڵێ لە دادگا ئیتر تەواو دەی با بڕۆین تاکو ئیستا بۆ تۆ هەم پورم هەم دایکم ئەگەر لەبەر خاتری من لە بەریڤان خۆش نەبیت گەردنت ئازا ناکەم من ئەوم نارد چی ئەکەیت و چی ئەڵێی بە من بیکە لە ژیانمە ئەمە یەکەمین جارە لە تۆ شتێک داواکەم ئافرەتێکی ئازا و بە غیرەت وەکو بەریڤان تاوانبار ناکرێ دەست خۆشی لێکرێ. ئەوانەی دەربارەی بێریڤان پێموتیت ئێستا تۆ پێمەڵێیتەوە؟ بەڵێ هەڵ نەخەڵەتاویت بە هاتنی ئەو خۆشی بەسەر ماڵمان داباری. تۆ بۆ من وەک برایەک برایەکی گەورە وایت هەست بە ئازارمەکەیت هەستی پێ دەکەم ئێستا دوژمنمان یەک کەسە ئەویش فەرهادە بێریڤانی لێبردم و ئەو ئازاری بۆم جێهێشت ئەی چارە ئەزانی و ڕۆژەی کە حەقی خۆم لە فەرهاد وەرەگرم ئەو ئەو ڕۆژەیە برا لەگەڵتام داواکاری چییە؟ لە دادگا بە هیچ جۆرە گوتەکانت ناگۆڕیت ئەو بنەماڵەیە تەفروتونە ئەەکەیت فەرهادی ناپیا و کات باجەکە دات و بەلایانی کەم دوو ساڵە گیرێت لێرە ئەگیرێت ئەوەی تر بۆ منی لێگەڕێ. تێگەیشتم برا، بە دڵی تۆ دەبێ. سپاستەکەم برا. هاوکارتم. ڕۆژتان باش بەخێر بیتەوە کچم مریەم هەموو شتێک ئەزانێ لەگەڵ مێردەکەشی قساکە خەمتان نەبێ من حیدە ڕازی دەکەم مریەم و مڕاد لە ژوورەکەی دواوە ئەمێنەوە بۆیان ئامادە بکە بێ زەحمەت سپاس دەی کوڕم سپاس بۆخوا سپاس بۆخوا. کەبووکێکی وەکو تۆی پێ بەخشیم سپاس سپاس براژنم نەبووە هەرگیز نەمانەتوانی مەریەم بێنین بەڕاستی نازانم چیت پێ بڵێم ئەو شێوەی قژەت چی لێ بکەین ئەوە هەر نازانم ئەترسان بێمەوە خەریک بۆ بڕۆم لە ترسا تۆ مەمنونی پورە حافز بە مەمنونش بە کەماریەمە تێنا زۆر تووڕە بووی لێم چوومە نەخۆشخانەش دکتۆر ساڵح ئەفەندی گوایان ناڕوا بۆ وێش. ئێستا لەبەر دەرگای ماڵیانم هەر لێرە چاوەڕێی ئەکەم. چاوەڕێ مەکە شتێک بنووسە و بیخە ژێر دەرگاکەیان. بەڕاستی ماندووم کردی. ماچت ئەکەم گیانەکەم. بۆ تۆ هەرچی بکەم کەمە. زۆر بیرت ئەکەم. تکایە زوو وەرە ماچم کردیت. خوات لەگەڵ. لەگەڵ فلیس قسەت دەکرد؟ نا، برادەرێک بوو. وامزانی لەگەڵ فلیس قسە دەکەی بۆیە نەهاتمە لات. تا دکتۆرێ نەدۆزمەوە قسەی لەگەڵ ناکەم. بەڵام ساڵح دیار نییە. ناچێت بۆ کاریش. دەڵێن ئەوەی مرد ڕۆیی، بەڵام ساڵح لەگەڵ مردنی خێزانەکەیەویش مرد. بەیانی تەلەفۆن بۆ کچەکەم ئەکەم. لێم توڕەیە بەڵام بێ تاقەتی کردووم چاوەڕوانە. بێگومان چاوەڕێ دەکات چاوەڕێی خۆشەویستی باوک دەکات چاوەڕێی بەزەیی باوک دەکات ئینجاش پلیس منداڵێکی بریندارە زیاتر چاوەڕێ دەکات پشت گوێی مەخە. ڕاست دەکەی خاڵە کە سەیری چاوەکانی ئەکەم ئەو هیوایە ئەبینم کە لە من چاوەڕێ ئەکات باوەڕەکەی خاڵە ئەو مناڵەم زۆر خۆشەوێ. ژیان جۆرێکی تر لەبەر چاوم نەکردەوە هەموو شتێکم بە جۆرێک تر خۆشەوێ لەوانەیە بەم زوانە مژدەی بە باوبوونی ژۆرگرم ئینشاءله لەبەر وێ ناخەوی جارجار بیرەکەمەوە ئایا هەڵم کەشنم هێنا ئەوڵی چی؟ وەرە پێش بە هەڵە تێگەیشتیت بەردەوام لە شتێکە ترسم ئەگەر مناڵەکەم بێ باوک گەورە بوو ئەگەر خێزانەکەم هەموو ژیانی ببێتە شین و دۆزاخ قانەکە ئەو قسەیە چییە بەو هابیرەکەیتەوە من لە ناوم دوژمنناریایە ئەگەر من ڕۆژێک مردم دەبێ ڕێگەیەک نەبێ ئەم جمدارێ چارە بکرێ بێگومان هەیە بەڵام کۆتایی هێنان بە دوژمناریم هەموو ساڵە دەستی من نییە ئەبێ چارچی بێ ئەگەر مناڵەکانمانیشی گرتەوە منیش هەر لە ترسێمەی خەوم لێ ناکەوێ بە درێژایی شەو من بیر لەواکەمەوە دژمندارێتی و هەموو ساڵە پارە زەوی و زار هێز هەر بۆ وانە. ئەوەی لە ناو دەچێت گیانی منە. لە کۆتایی هەر خوێنی من دەڕژێت. خوا نەکا بەکر. فەرات گەر ئەم جارەش لە دەستمان ڕزگاری بێت. هەرگیز نامانبورێ. هەڵم تۆزێک دەواسێ. بۆستە. بۆستە چاوەڕێ بکە. چەند ساڵە نانی ئەو بنەماڵە دەخۆین منەتباری ئەوانم هاتنم بۆ ئێرە سپڵی و دووروی نییە بۆ ئەوان من تووشی بەڵای بکری مردم بوومە جاری ڕابردوو بە زەحمە لە دەستی کاکفەر هە ڕزگاری بوو ئەگەر دووبارەی کاتەوە سزاکەی مردە ئەو لە مێردەکەم خۆش نابێت منیش دڵم خوێنی لێ دەڕژێت تێگەیشتم ئەوە ڕزگارکاری ڕۆحی تۆیە تێنەگەیشتم لە ژوورەوە تێدەگەێنم لە تۆڵەکردنەوەی تۆ ئەترسن بەر لەوەی تۆ شتەکەی ئەوان هێرشت بۆ دێنن ئەو ژنە لەچک بەسەرەمانی پێوتی؟ ئەوە ژنی بەکرە لەسەر مێردەکەی ئەترسێ و لە ماڵی قودرەتە شیشەکە بۆ ڕزگارکردنی مێردەکەی هاتووە بۆ ئێرە منی ژەمێ لەگەڵ قودرەت ڕوبەڕووی یەکتری ببینەوە ئەو مەسلێ زۆری خایەن ئامان فەرهاد بۆ ماوەیەک لەم ناوە مەمێنە با پاسەوان زیاد بکەین لە سەلامەتیت بێگومان بین ئەوە لە ئێمە ناوەشێتەوە پورێ بێگومان ئاگاداری خۆمە بم بەڵام ئێستا نابێ هێرشی بکەمە سەر قدرێتە سەک هەر لەسەر کێشەی حەیدەری بەکرێ گیراو دەست بەسرە کرێ ئەمێ لە بەندیخانە ببینم تا ئێستا شەر چاوەڕێ ئێوەم کردووە قدرەت چاوەڕێ ناکە ئەمڕۆ سبەی هێرشەکاتە سرت هێرش دەکاتەوە وەتکوژە من من زۆر بێزار بووم لەو ژیانە پورێ بایەک لە ئێمە لە کۆڵ بێتەوە و ئەم دژمناریە کۆتایی بێ فەرهاد ڕاوەستە جارێ هیلاک بووم لە گریان هیلاک بووم هیلاک بووم بێتاقەت مەبە پورێ هیچی تر ناتگەرێنم پورێ گیان.